شەهید. من ئەمرم و ناگەم بە تۆ ئای چەند فرمێسکم بۆ ڕشتی با لەسەر کێلم بنووسن شۆخێکی بێ دەربەست کوشتی. ئەترسم کاتێک کە ئەمرم بە شەید لە قەڵەم نەدرێم هەروەکو زۆربەی ئەو خەڵکە هاکەزایی لە خاک بنرێم کاتی ناشتنم ئەگەر بێی مشتێ خۆڵم بەسەرداکەی وا ئەزانم کە نەمردوم